ئەوەمان کرد کە بە تێپەڕبوونی ساڵێک بەسەر تەمەنماندا بە تێپەڕبوونی مانجێک بەسەر تەمەنماندا لەگەڵ ئەوەدا کە مرۆڤایەتی لەلایەنی مادی و خۆشگوزەرانیەوە لەلایەنی ئاسانکاریەکانی ژیانەوە بەرەو پێش چووە و ئەو ئاسانکاریانە هەمووی حەمد و سەنا و ستایشی پەروەردگاریان دەوێ ئەمە جێگای خۆیەتی و جێگەی باشییە و چاکییە کە مرۆڤ ڕۆژ بە ڕۆژ لە ڕووی زانست و تەکنەلۆژیاوە پێش بکەوێ، بەڵام ئەوەی جێگەی ئەسەف و قسە لەسەر کردن و هەڵوێستە لەسەر نواندنە بریتییە لەوەی کە ساڵ بۆ ساڵ لەگەڵ ئەوەدا کە مرۆڤایەتی لە لایەنی مادییەوە پێش دەکەوێ لە لایەنێکی ترەوە دەگەڕێتەوە بەرەو دواوە سەیر دەکەی لەگەڵ ئەو هەموو مادیەتەدا دڵخۆشی کەم بۆتەوە ئەمانە کەم بوونەوە و ئەگەر هەش بن کاڵ بوونەوە یان کەم بوونەوە یان کاڵ بوونەوەیەکی زۆریان پێوە دیارە ئادەبێت لێرەدا بپرسرێ باشە بۆچی وایە ئەبواە ئینسان تا ژیانی خۆشتر بێ تا بەرەو پێشەوە بڕوا ئەمانەش زیادیان بکردایە کەچی بە ئاراستەی پێچەوانەوە ئەمانە یەکتری دەبڕن هەتا ئەویان زیاد کا ئەمیان پاشەکشە زیاتر دەکا وتاری جمعەی ڕابردوو باسی ئەوەمان کرد کە خاڵی یەکەم پشتکردنە لە پەیام و مەنهەجی خوای پەروەردگار ئینسان کە لەسەر ئەو کەتەلۆکە نەژیا کە خوای پەروەردگار بۆ ژیان پێی بەخشیوە کە قورئان و سوننەیە وردە وردە لەلایەنی خۆشگوزەرانی دەروونیەوە بەرەو دواوە دەگەڕێتەوە شاهد حاڵەکان خۆیان وا دەڵێن پیاوێکی وەکو بیل گیتس کە هەمووتان ناوتان بیستووە یەکێکە لە دەوڵەمەندترین کەسەکانی جیهان تەنها ئەو پارەی کە لە بانقا هەیەتی ڕەسیدی بانقی زیاترە لە 65 ملیار دۆلار تەنها ئەو پارەی کە لە بانقا لە ڕەسیدی بانقەکەیدا هەیە زیاترە لە 65 ملیار دۆلار بێجگە لە هەموو قەسر و قسور و ئەو کەل و پەلانەشت کە هەیەتی بە ملیارەها دۆلاری تریشی هەیە دەی قسەی ئەم پیاوە بە زمانی خۆی دەڵێ بەڕاستی سەروەت و سامانی زۆر و ملیارلێری نەک هەر بەختەوەری بۆ مرۆڤ ناهێنێ زۆر جار تووشی بەدبەختی گەورەشی دەکا من هەست ناکەم هیچ بەختەوەر بم لە ژیاندا هەست دەکەم ئەو هەموو سەروەت و سامانە دوو شتم حەز دەکرد نەبوویایە یەکەم ناو و ناوبانگم نەبوویایە نەناسرامایە دووەم ئەو هەموو سامانەم نەبوویایە زۆر جار ئەڵێ خۆزگە دەخوازم بەو کاتەی کە هەژار بووم ئەوە گەورەترین دەوڵەمەند و سەرمایەداری دنیا بە ئیعترافی خۆی ئەو قسەیە دەکا، ئەڵێ، زۆرجار دەڵێم خۆزگەم بە سەردەمی هەژاری و فەقیرییەکەم چانییە دڵم ئاسوودە بوو، خەوێکی ئیسراحەتم دەکرد و پاروێ نانی ڕەحەتم دەخوارد. ئەمە دوور لە دینی لە مەنهەجی خوای پەروەردگار ئەنجامەکەیەتی، بەڵام حەتا ئەوەی کە لە کوردستانی خۆماندا دەبینین جاری وایە گەنجێک دەیەوێت لە پەنا شتێکی ترەوە خۆی دڵخۆشکە پەنا دەباتە بەر بنەبەر گۆرانیەک بەر کلیپێک بەر وێنەکەی وێنەی ئافرەتێکی ناشایستە ئەمانە تەماشاکەی حەتاگە سرنجی ئەوە بدەیت ئەمەش هەمووی بۆنی دواکەوتوی لێدە کلیپەکان بەناوی چین یانی زۆر جار ئینسان بۆ مەبەستی دیراساتێک کە دیراسی زانستی لەسەر مەوزوعەکانی کوردستان بکەین کە دیقەتم داوە کلیپی گۆرانی بێژەکانمان ئەوەی کە گەنجێک دەیەوێت خۆی پێ دڵخۆشکە ناوی چیە بێوەفایی دابڕان خیانەت واز لێهێنان ئەمانە هەموو کۆمەڵە ناوێکن کە ڕەشبینی بە ئینسان دەبەخشن نەک گەشبینی بکەن بەڵام ئەم جومعەیە لە ئەڵقەی سێیەمی ئەم زنجیرە باسەدا باسی ئەوە بۆ جەنابتان دەکەم باشە بۆ ئیمانداریش دڵ ناڕەحەتە باشەوە کابرای کافر پشتی لە منهجی خوای پەروەردگار کردو ئەی کابرای ئیمانداری خۆمان ئەی ئەهلی مزگەوتەکە و دین و تاعەت و عیبادەتەکە بۆ ئەوەندە مشکیلەی هەیە بۆ ئەویش دڵشاد نییە لە ژیاندا ئەکسەری و بەشی زۆری لە وڵامدا دەڵین بەڕێزان ئیمانداری هەر ئەوە نییە لەسەر تەسکەرەکەت نووسرابێ دیانەت یان معتەقید مسلم وڵا کاکە تۆ ئومەتی پێغەمبەری صلی الله علیه و سلم مسلمانی وڵا ئیمانداری ئەم ئیمانداریە کە سوودت پێدەگەیەنێ کە بەختەوەرت ئەکا ئەبێت چوار مەرجی تێدا بێ مەرجی یەکەم ئەوەیە لە ناو ناخی دڵ تا جێگیر بوو بێ لە ناو ناخی دڵتا جێگیر بووبێ کە ئەوەی خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویانە هەمووی ڕاست و دروستە بەرامبەر بە خوا دین قورئان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم قیامەت بەهەشت دۆزەخ هیچ گومانێک ذڕێک ئیشکالێک لە دڵتا نەبێ الإيمان ما وقر في القلب جێگیر بوو بێ لە ناو دڵە بۆیە ئەو کەسەی بە زمان شایەتمان بێنێ دروشمەکانی عیبادەت و بەندایەتی بۆ خوا جێبەجێ کا بەڵام لەناو ناخی دڵیا هێشتا پاک نەبووبێتەوە و یەقینی بۆ دروست نەبووبێ ئەمە سەرگەردانە سەرگەردانی دنیا و قیامەتە پێڵەن دووڕوو پێڵەن منافق نمونە لە قورئانە باس کراوە بە عەبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول کە لە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم دەژیا پیاوێکی دەسەڵاتداری خەڵکی مەدینە بوو ڕەئیسی مونافیقوان و دووڕووەکان بوو چەندین مەشهەدی ناشیرینی لە ژیانیا تۆمار کردووە ئەم پیاوە لە کاتی نوێژا چونکە ڕەئیس عەشیرەتێکی گەورە بوو نێو چاوانی بە پاژنەپێی پێغەمبەری خوا صلی الله علیه و دەکەوت لە جەماعەتا هەموو نوێژێکی لەو مزگەوتەیە کردووە کە یەک نوێژ بە هەزار نوێژە کە مزگەوتی ڕسول الله صلی الله علیه و سلم بەشداری غەزاکانیشی دەکرد هەندێک بەڵام ئەم پیاوە لە دڵەوە نەخۆش بوو کە پشتی لە پێغەمبەری خوا ساسم دەکرد پیلانی بۆ دادەنا زەممی دەکرد دەگوت تۆ بڵێ ئەو قیامەتە ڕاست بێ ئەگەر ئەوەی محەممەد دێڵێ ڕاست بێ ئێمە لە کەر کەرترین کە بە قسەمان کردووە یعنی لە بەرەو ڕووی پیان سەلەم هەموو دروشمەکانی دینی جێبەجێ دەکرد دەچوە جمعە و جەماعات کەچی لە پاشملە ئاوای دەگوت لە دڵەوە بۆگەن بوو خوا دەفەرمێ ئەوانە لە کافر پیسترن بۆ چونکە درۆیان لەگەڵ خۆیانە کردووە ئەوەی لە دڵەوە بڕوات پێی نیە بە زمان مەیڵێ جارە لە دڵەوە قەناعەت وەرگرە ئەمجا بە زمان بیڵێ بۆیە پێغەمبەری خوا و پێغەمبەری خاصاسام نەهیان لەوە کردووە کە ئەم دینە نە بە زۆر بەسەر کەسا فەڕز کرێ نە کەسێک کە بڕوای پێ نیە خۆی بخەڵەتێنێ جارە جوان تێی بگە ئەمجا شایەتمان بێنە زۆر جار ئافرەتانێک هەن لە خاریجەوە لە دەرەوەی وڵاتەوە کوردەکانی خۆمان دەیانهێن بۆ ئێرە ئەڵێ وەڵا مامۆستا بەڵکو بۆی مارە کرێ دوو کەلیمە هەر وەخۆرە شایەتمانی هێناوە ئەڵێ نەبرا ئەمە ئەم شایەتمانە بە کەڵک نایە چونکە ئەم فەقیرە نازانێ دینی ئیسلام چییە خۆ نەدەزانێ خوا چییە نە پێغەمبەر چییە نە قورئانی خوێندوەتەوە هەر بەوەی دوو کەلیمەی گوت دەبێتە منافیق ئەوە بۆی زەواجەکەی بۆ بکرێ ناجارێ با شارەزا بێ تێبگا ئەگە یەقینی بۆ پەیدا بوو ئەمجا با قبوڵی کا و شایەتمانەکە بێنێ بۆیە ئەو ئیمانی سوود بە خاوەنەکەی دەگەیەنێ ئەوەیە کە لە دڵا جێگیر بێ ئەم منافقە حتا سەرەمەرگی هات لە خزمەت پێغەمبەر صلی الله پێغەمبەر ڕۆژە قسەی کاڵی پێ نەوت چەند جا وتیان با بیکوژین فەرمووی نا وازی لێ بێنن شایەتمانی هێناوە لە دنیادا خوێنی حەرام بوو حسابەکەی لێگەڕێن بۆ قیامەتی خۆی ئەوە قیامەتێکە ئەم دڵانە یەکلا دەکاتەوە ئێمە دڵەکان شەق ناکەین سبحان الله ئەم ئیسلامە چەند ڕەحمەتە مادام بە زمان شایەتمانی هێنا خوێنی لەسەر مسلمانان حەرام بوو حیسابەکەی ناودڵ بە کەس مەڵێ دڵی بۆ گەنە ئەوە لێگەڕێ بۆ خوا ئەگەر مرد کوڕەکەی ناوی عەبدوڵڵا بوو ئەسحابەیەکی زۆر ڕێک و پێک و گەنجێکی ساڵح بوو وتی ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم باوکم گەلێ جار لە دنیادا ئازاری دڵی تۆی داوە ئەترسم ڕیسوای قیامەت و بەردەمی بارەگای خوا بێ ئەی خۆشەویستی خوا تخوا ئەو عەبایی بەرەت ئەو جبەی مبارەکتم بدەیە بۆی لە جیاتی کفن لە باوکمەوە پێچین بەڵکو خوا لەبەر خاتری تۆ ڕەحم بە باوکم بکە پێغەمبەر صلی الله علیه و سلم جبەی مبارەکی خۆی بۆ دانا ئەو جبەی چەند ساڵ بوو نوێژ و عیبادەتی پێوە کردبوو جبەکان دایە لە جیاتی کفن لە عەبدوڵڵایانەوە پێچا لەو سەرۆکی منافقانە پیان صلی الله علیه و سلم چۆ سەر قبرەکەشی نوێژی مردوشی لەسەر کرد دوعاشی بۆ کرد کە خوا لێ خۆش بێ فەرمووی خوا لێ خۆش بە خوا لە ئاسمانەوە جوبریلی نار فەرمووی حەفتا جاریش داوای لە خۆشبوونی لێ بکەی لێی خۆش نابم چونکە ئیمان لە دڵیانە جبەی پێغەمبەری لە بەرابێ عەزابی قبر هەدەبێ سزای بدا ڕیسوای قیامەتە چونکە ئەمە بەدڵ شتێک بوو بە زبان شتێکی تر بوو ئەو ئیمانە دەبێت لە ناو ناختا جێگیر بێت جا ئەمڕۆ لە سەدەی بیست و یەکە لە 2012 دا ئەو پیلانە لە ڕێگای مسلماناندایە کە نەوەکانی عەبدوڵای کوڕی وبەی زیندوو بکرێنەوە لە وڵاتی ئێمە وڵاتی مسلمانان ئەویش بەوەی ئەزانن ئەم میلەتە مسلمانە ئەزان ئەو قورآانە چەند مقدسە لە ناو دڵ و دەروونی مستاکەکانی ئیسلامدا بەڵام دەیانەوێت گومانت بۆ دروست کەن گومان بەرنامەیەک دێنن کابرا نەقد لە قورئان دەگرێت تۆش فەقیرە خۆ کاک دکە دانیشتوی لە ماڵەوە خەریکی کەسابەتی نە دکتۆرات هەیە لە شەریعەتی ئیسلامی و لە تەفسیری قورئان و سوننەی پێغەمبەر صلی الله علیه و سلم کابرایەک بەسەزمان گەنجێک ئەوە بەشی ئەوەی نەخوێندووە ئەم گومانی بۆ دروست دەکا کابرایەکیش فەقیرە وڵامی دەداتەوە وەکو گۆڵچیەک لە ناو گۆڵە ئەو هەر شور لێدا ئەم هەر دەبێت وریابێ گۆڵەکە نەبێ ئەم مەجالی وی نیە شووتێک بۆ ئەو لێدا و بزانە تەعادولەکە چۆن دەبێ لەبەرەوە ئەم بەرنامانە هەدەفیان ئەوەیە گومان بخەنە دڵی تۆوە خۆ پەنا بەخوا دڵیش کە گوماناوی بوو دەبێتە نیفاق ئەو کاتە ئیمانەکە سوودت پێ ناگەیەنێ بۆیە عیزەتی ئەم ئیسلامە لەخوا بەزیاد بێ ئەوەندە بەهێزە کەسێک نییە دیفاعی لێ بکە گەڵی فلان و فلان فلان و فلان بارەگاکانی خۆشیان پێ ناپارێزرێ خۆشیان دیفاعیان پێ لە خۆیان ناکرێ چجای دینە گەورەکە کەچی کاتێک کە لە ناوجەرگەی شارێکی وەکو سلێمانیدا کابرایەکی دکتۆری مسلمان دەیەوێت لەگەڵ لادینێکا ڕوبەڕوو بێتەوە لەسەر قورآن و ئیسلام مناقەشە بکەن ئەو هێزە ئاسایشە گەورەی هەرێم ناتوانێت بڵێ من منتیقەکە دەپارێزم چونکە یەقینی هەیە بەس گەنجی مسلمان نەک ئەوەی کە تفیلێکە بەس فویلێکە ئەوە دەیبا بۆ زبڵدانی مێژوو هەرێکی یەک فویلێ بکە بە ئاسمانە دەیبا و لە زبڵدانێکی دەرەوەی شارە فڕێ دەدا بۆیە کابرا ناوێرێ بەبێ پشتیوانی هەزاران چەکدار بێتە کۆڕێکەوە دابنیشێ سبحان الله ئەم دینە چەند عەزیمە ئەم ئیسلامە خوا پارێزگاری لێ دەکا ئەو ترسە دەخاتە ناو دڵی ناحەزەکانیەوە بەبێ ئەوەی هێزێک هەبێ دیفاعیشی لێ بکا بۆیە قەت مەترسە ئیسلام لە شکستا بێت خوا خۆی ئەو ترس و لەرزە کە قستە دڵی کافرەکانەوە لە ئەحزابە لە سەدەی بیست و یەک و دوو هەزار و دوانزە شەڕی خاتە دڵی ناحەزانی ئیسلام بۆ جارێکی تر بەڵێ خۆشەویستان گومان لە دڵتا دروست نەبێت چونکە ئەو ئیمانەی گومانی لەگەڵا بێ خۆی گەورە قبوڵی ناکە خاڵی دووەم کە لە دڵ تا جێگیر بوو ئەبێ بە زبان بە شانازیەوە دەری بڕی بڵێ ئەشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله بەبێ هیچ ترس و لەرزێک بەبێ هیچ سڵەمینەوەیەک بە دەنگی دلێر شایەتمانی خۆت بێنی چونکە ئەگە کەسێک لە ناخی دڵیشیەوە یەقینی هەبێ کە دینی خوا هەمووی حەقە بەڵام بە زمان دەری نەوڕێ جا شەرم بکە یان بڵێ دەترسم پێم بڵێن کۆنەپەرستی یان لە دایرەکە دەرم کەن یان معاشەکەم ببڕن خوا ئیمانی واشی ناوێ باشترین نمونە لە سیرەی پێغەمبەر صلی الله علیه وسلم مامە دڵسۆزەکەی پێغەمبەری خوای ئەبو طالب پێغەمبەری خوا لە دوانزە ساڵیەوە لە ماڵی مامەیدا پەروەردە کراوە لە باوک بۆی باشتر بوو ئەبو تالیب فەزلی محەممەدی ئەدا بەسەر کوڕەکانیدا لە پەنای کەعبەدا کەس بۆی نەبوو دانیشێ محەممەد بۆی هەبوو دانیشێ خۆشەویستان ئەوەندە ڕێزی پێغەمبەری خوا صلی الله دەگرت وەڵی کاتێک کە مشریکەکان هاتن بۆ لای وتیان ئەبو تالیب تۆ ئەبێ خۆت یەکلایی کەیتەوە محەممەد یان واز لە بەرنامەکەی بێنێ یان تۆ وازی لێ بێنی واز لە دینی ئیسلام بێنە و ئەمان ڕاگرێ ئەم دەنگ و باسەی قورئان و وەحیە یان تۆش وازی لێبێنە ئێمە لە پێناوی تۆدا تۆزە سڵمان لێکردوێتەوە ناتوانین زۆر ئازاری بدەین و حرمەتی ڕیشە سپیەکەی تۆ ئەگرین چونکە تۆ پیاوی معقولی قڕیشی لەبەر خاتری تۆ کە محەممەد برازات ئێمە دەستمان لێ پاراستووە ئەبوو تالیب وتی چوو بۆ لای وتی باشە قسەی لەگەڵاکەم وتی محەممەدیان تۆزە هێواشتر تۆزێ ئەم بانگەوازە ڕاگرە من ئەزانم تۆ حەقی بەڵام ئەمانەش زۆرن ئەم کافرانە ئەڵێن ئەگەر ژنی دەوێت جوانترین ئافرەتی پێشکەش دەکەین ئەگەر سەروەت و سامانی دەوێت هەموو کاروانی قڕیش لە خزمەتیا بێ ئەگەر سەرۆکایەتی و عەزام زەعامەتی دەوێت کاکە بابێت لە دار الندوە لە لای سەری سەرەوە دانیشێ هەموو مەجلیسەکان ئەو سەرپەرشتیان بکە خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی والله مامە گیان من هەر بە ئەوەندە وڵامت دەدەمەوە ئەمانە هەر نەک هەر گوێم لێیان نییە ئەو ڕۆژەکەوە لە مستەحیلاتە بیهێن نەخوارەوە لەسەر شانی ڕاستم داندرێ ئەو مانگەش بێننە خوارەوە بیخەنە سەر شانی چەپم واتە مانگ و ڕۆژ لەسەر دە پەنجەی من بسوڕێتەوە بۆ یەک چاو تروکانیش واز لەم دینە نایەنم تر بڕۆ وڵامی قەتعیان پێ بدەوە دەفەرمێ کە چووەوە ئەبوو تالیب پەرۆشی پێغەمبەری خوای بۆ سەلەم ئالو کاتەدا پەرۆشی بوو چۆن پشتی تێ بکە ئەی محەممەد بە تەنیا بمێنێتەوە ئالەوێدا شعرێکی جوانی وت ئالەوێدا وتی واللە لن یصلوا الیک بجمعهم حتی اسیدوا فی التراب دفینا محمد دڵنیابە پشتت تێ ناکەم حتا پێش تۆ لاشەکەم لە گڵا دەرنێژرێ واتە ڕوحم بە قوربانی تۆ دەکەم نابێت تۆ هیچ لێ بکرێ حتا ئەبو طالیبی مامل لە قەبرە ئەنێژرێ ئەوەندە دڵسۆز بوو بە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بەڵام هەر مسلمان نەدەبوو هەر بە زمان نەیدەگوت لا اله الا الله حتا لە سەرەمەرگا بۆ پێغەمبەر صلی زۆر پەرۆشی بوو فەرمووی ئەمە لە حەزاتی ئاخری ژیانە چوو بە زمانێکی شیرین فەرمووی یا عەمە مامە گیان توخوا ئەی مامی دڵسۆزم کە لە باوک بۆم باشتر بووی قل لا إله إلا الله بەس ئەوەندە بڵێ بڵێ لا إله إلا الله ئەو بت و سەنەمانە ڕەفز کە، پەروەردگار بەس اللەیە، شەریکی بۆ بڕیار مەدە. لەولاوە ئەبو جەهل و ئەوانیش هاتبوون بۆ سەردانی چونکە پیاو ماقوڵ بوو، لە کاتی سەرمەرگا لە لای بوون. وتیان، اترغب عن ملة عبدالمطلب، ئەوە خەریکی بە قسەی برازاکەت دەکەی محمد و واز لە دینی باوە گەورەت عبدالمطلب دێنی؟ پشت لە دینی باب و باپیرانت دەکەی لە بت پەرستی واز دێنی؟ کامیان هەڵدەبژێری هەڵیبژێرە. ئەبو تالیب قسە بکە. پێغەمبەر صلی اللە علیە و سلم زۆر بۆی خەمبار بوو وتی خوایە گیان لێ خۆش بی خوا لە قورئانا فەرمووی ما کان للنبی والذین آمنوا ان یستغفروا للمشرکین ولو کانوا اولی القربى من بعد ما تبين لهم انهم اصحاب الجحیم قورئان دیاری کرد کە ابو طالب جهنمیە بە کافری مردووە بەڵام خۆشەویستی خوا فەرمووی هەموو ئەو خزمەتانی کە پێشکەش بە دینی خوای کرد و بە پێغەمبەری خوای کرد خوا سوکترین عەزابی جەهەنەمی داوەتێ کە دوو نەعلی لە پێدا لە صحیح مسلمە دەفەرمێ دوو پێڵاوی ئاگری لە پێکراوە دانورە لە ناو مەنجەڵا چۆن دەکڵێ ئاوا قوڵب دەدا بە تەپڵی سەری ئەنا لاشەکەی تری لە جەهەنەما نابێ بەڵام هێشتا تەپڵی سەری پێ کڵێ وەکو دانورەی ناو مەنجەڵ بەڵێ خۆشەویستان شایەتمان ئەبێ بە شانازیەوە بڵێین کابرا بەرنامەیەکی تەلەفیزۆنی پێشکەش دەکات لە ئاخریدا لە زیاتی بڵێ بەخوای گەورەتان دەسپێرم بە کامەرانیتان دەسپێرم ها دیقەت بدەن بە شادمانیتان دەسپێرم یعنی بۆی نەڵێن ڕۆشن بیر نییە بڵێ بەخوای گەورەتان دەسپێرم نەوە کابراایکی مسلمانی توندڕەوە پێی عیبە ئەوە بڵێ ئەوە ئەو شایەتمانە ئەگەر لە ناخیشەوە ئیمانی بە هەموو دینی خوا هەبێ قبوڵ نییە چونکە بێ بە یەقینەوە بەس بە سەربەرزیەوە بە فەخرەوە لا اله الا الله کە و محمد رسول الله کە بڵێ خاڵی سێیەم وصدقه العمل ئەبێ ئەو ئیمانی لە دڵتایە و بە زمان دەرت بڕیوە کە چوویە ناو خەڵکەوە پێتەوە دیار بێ نوێش بکەی ڕۆژ و بگری زەکات و حەج ئەمە وەکو دروشمەکانی ئیسلام بینی خۆت و پەروەردگارت زەکات بدەی هەژاران لە دەست سوودمەند بن لە جلوبەرگ تا دیار بێ ئافرەتێکی مسوڵمان بە حیجابەکە دیارە کە پەیامی خۆی قبوڵ کردووە بەڕێزان ئەو ئافرەتە دڵی پڕە لە ئیمان ڕاستە بە زمانی شاتمانی هێناوە نوێژیش دەکا بەڵام لە بازاڕە لەگەڵ ئافرەتێکی مەسیحی و جوولەکەدا بە چی لێکی جیا دەکەیەوە بەوەی ئەو جلەکانی سوڕەتی نور و ئەحزابی لەبەرایە یان مێردێک بە ژنەکەی دەکا یان بە پێچەوانەوە ئەبێت لە زمانەکەتە ئیمانداریەکە دیار بێ کە خەڵک بزانن تۆ ئیمانەکە فێری ئەو زمان پاکی و زمان شیرینەی کردووی بەڵە خۆشەویستان ئالێرەدا پرسیارێک دەکرێت باشە ئیسلام لەگەڵ بەرنمەکانی مرۆڤە چ فەرقی هەیە بەرنمەکانی دەستکردی مرۆڤیش دید و تێڕوانینیان هەیە بۆ ژیان و بەڕێوەچوونی ژیانی مرۆڤەکان خەڵکێک قبوڵیانە و لە ناخی دڵیانا جێیان کردوێتەوە بە زمانیش دەیڵێن شانازیشی پێوە دەکەن خەباتیشی بۆ دەکەن دەی باش ئێمە بەرنامەی خۆمان بۆچی هەر زمانێک هەر خەڵک هات بێدینەکان دەڵێن با خەڵک بۆ خۆی منهجی حیاتی خۆی دانێ خۆ ئەوەی کە تۆ دەڵێ لە دڵا جێگیر بێ و بە زمان بیڵێ ئەوە منهجی بەشەریش تێدایە ئەڵێن ڕاستە بەڵام لە کردەوەکە جیاوازە لە کردەوەکەدا و لە مەیدانی کردەوەدا ئەو کەسەی عەقیدە و بیروباوەڕی خواناسی پەروەردەی نەکا ژیانی بە عیبادەت نەزانێ بازاڕی وەکو مزگەوت تەماشا نەکا تەماشا دەکەی پیاوی چاکە تاکەی تا هەژارە تا هەژارە پیاوی چاکە مەزڵومە شۆڕشگێڕە تا هەلی بۆ هەڵدەکەوێت تا چاوی کامیراکە مراقیبە بەسەریەوە تا چاودێری دیارایی هەیە وەسڵەکانی تەماشا دەکە لە ترسی وەسڵەکان دڵێ نەوەک دوایی مخالیفم پیاوی باشە بەڵام کە فرسەتێکی بۆ هەڵکەوت وەزارەتەکە چاوی لێی نەبوو وەسڵەکە دانەخرابوو ڕۆژانە خەڵکێ لەو کۆمپانیانە ملی ئەو دوکاندارە بەسەزمانە دەکردەوە ئەویش حرام خۆرکە ئەڵێ کاکە وەسڵێکم بۆ بکە من بەردەوام دێم لای تۆ شت دەکڕم بەڵام بە قوربان وەسڵەکە دامەخە چونکە لە فڵان شوێنیش تۆزە ئیشی ترم هەیە نەخێر بە وەسڵەکە داخەی چونکە ئەو دزیل لێ دەکا ئەوە کۆمەڵێ شتی تریش دەنووسێ کە نەکڕدراون و پارەکە لەسەر حساب دەکا پیاوی باشە هەتاوەکو وەسڵەکە هەیە تا کامێراکە دەچێتە بینایەکەوە لە ترسی کامێرەی شاراوە ناوێرێ قسەیەکی نابەجێ بکە بەڵام کە زانی کارەباکە کوژایەوە دەستی خۆی دەوەشێنێ بەڵام ئیماندارەکە لە مەدانی کردەوەدا وانە بەبێ ئەوەی لە کەس بترسێ بەبێ ئەوەی بیری کرد ئەوەی هەبێ کە محاسبەی بە شەرێک بە چاودێر بەسەریەوە بەس بڕوابوون بە ئەڵڵا بڕوابوون بە قیامەت بە تەرازووی خێر و شەڕ بڕوابوون بە بەهەشت بە دۆزەخ، ئەمانە باشترین پاڵپێوەنەرن کە ناهێڵێ ئەم موسوڵمانە ئەم ئینسانە لا ڕێب بێ دەست دەبا بۆ حەرامەکە کەس چاوی لێ نێ دڵە خوا چاوی لێمە دەستەوە بەجێ دەست دەگێڕێتەوە واللهی چەند گەنجی مسلمان هەیە ڕۆژانە پارەکە دێتە بەر دەستی بەس لە ترسی خوا ئەو پەڕی محتاجە پێی کەچی دەستی بۆ نابا کەچی دەستی بۆ نابا ئەمە ترسی خوای پەروەردگارە چونکە دەزانێت ان الله کان علیکم رقیبا وهو معكم اينما كنتم کەسیش لەگەڵ نەبێ پەروەردگار چاوی لێتە ئەم ئیمانە لە دڵا جێگیر دەبێ بۆیە سیرکە ئەوەی مرۆڤ پێدەگەیەنێ پەروەردەی دەکا بەڕێزان ئەوەی نییە لە پۆستێکی باڵادا بێ شەهادەیەکی گەورەی هەبێ ناو و ناوبانگێکی هەبێ بە ئیعتراف لەم هەفتەیەدا حەفتا و نۆ کەس لە وەزارەتی دارایی کە کۆڵەکەی ئەم وڵاتەیە کە پشت و پەنای حکومەتە حەفتا و نۆ کەس شەهادەکەیان چەند ساڵە تەزویر بووە شەهادە لە وەزارەتێکی گەورەی حکومەتە حەفتا و نۆ کەس بە شەهادەی تەزویرەوە معاشیان خواردووە ئاشکراش بووە کابرا لە جیاتی سەری لوتی خۆی ڕەشکا ئەڵێ قەیسێکە معاشەکانیان لێ بستێنەوە ئەوە لە هەرج وڵاتێکی دنیا بێ دەبێت دەرکرێن تەرد کرێن ئەو وەزیرە دەست لە کار بکێشێتەوە کە لەو وەزارەتە حەفتا و نۆ کەس هەبێ پارەی ئەو میلەتە بە ئاشکرا بخوا و شەهادەکەی تەزویر کا بەڵام پیاوێکی وەکو مامۆستا سەعیدی نەوڕەسی پیاوێکی کورد زمان علامەی زمان خەڵک دیاریان بۆ دەبەر بۆ دێی نەوڕەس دێ کە لە کوردستانی سەر بە تورکیا لە کوردستانی ئەوەی کە ئێستا داگیر کراوە و ڕۆژانە خەڵکی بە ناحەق لێ شەهید دەکرێ لەو کوردستانەدا لەو بەشەی کوردستانە مامۆستا سەعیدی نەڕەسی لە دێی نەوڕەس خەڵک دەچێ بۆ لای یەک مەڕی بۆ دەبا یەکێ بزنی بۆ دەبا یەکێ جلوبەرگی بۆ دەبا ئەڵێن مامۆستا تۆ خزمەتی دینی خوا دەکەی لە پێناوی ئەو خوای گەورەدا ئێمەش خۆشمان دەوی ئەم دیاری و هەدیانەمان بۆ هێناوی ئەفرمە بەخوا ناوێ بێتە ماڵمەوە من بۆ خۆم ئەو پارچە زەویە بچووکەم هەیە کشتوکاڵی تیا دەکەم یەک دوو مەڕومزنیشم هەیە بە خێویان دەکەم پێیەژیم کە لە باوکمەوە بۆم ماوەتەوە غەیری ئەوە شتی خەڵق قبوڵ ناکەم ئەڵێن بۆ ئەفەرمێ چونکە ئێوە لەبەر خاتری خوا منتان خۆش دەوێ بە وەلی و پیاوی باشم دەزانن ئەگەر قبوڵی کەم کەواتە خۆم پێ وەلی و پیاوی چاکە ئەوە بوغڕابوونە لیدی ناو سەرگەردانیە من هێشتا هەر خەمی خۆممە کە ئیمانەکەم ڕزگاری ببێ خۆ ئەگەر وەری بگرم و پیاوی چاک نەبم غەشم لەو میلەتە کردووە چونکە تۆ بە پیاوی چاک دەزانی من لای خوا پیاوی چاک نیم سبحان اللە بەبێ چاودێری دارایی ئاوا ئینسان محاسبەی خۆی دەکا لە بواری قسەدا پیاوێکی وەکو حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێ کە قسەی دەکرد زۆر دەوەستا لە بینی قسەکاندا کۆمەڵێکی وەکو جەنابتان لە پەنایەکەوە عەرزیان کرد قوربان جەنابت کە حەدیس و قورئانمان بۆ دەخوێنیتەوە یان قسەمان بۆ دەکەی و ئامۆژگاریمان دەکەی ئەوەی کەوا بە سەعاتێک دەیڵێی بە چارەجێک دەوترێ چونکە تۆ لە بینی قسەکانە ئەوەندە دەوەستی بۆ ئەوەندە دەوەستی خۆ زمانت زۆر فەسیح و ڕەوانە فەرمووی هەر قسەیەک کە بیکەم وەعدم داوە لە ژیانمدا پێشتر بیری لێ دەکەمەوە بزانم دەچێتە کام تەرازوومەوە خراپەکە یان چاکەکە ئەگە بۆ قیامەتم بە کەڵک نایە بیری لێ دەکەمەوە نایڵێم بۆیە ئەوەندەم پێ دەچێت لە بەینی دوو سێ قسەدا ئەمە چاودێری خوای پەروەردگارە کە تۆ ئەو زمانەی خۆ لەبەر ڕەقیبێکی بەسەرەوە دانێی با کەسیش نەبێ محاسبەت کا لە بواری ئیش و کارا کاتێک کە ئیشێک دەکەی کرێکارێکی وەستایەکی پیشەوەرێکی کەس ئاگای لێ نییە بەڵام خاوەن ماڵەکەش بەجێ هێشتووی تۆ بە ئەمیندار داناوە ئا لەو کاتەدا چاودێری خوا بەسەرتەوەیە ئەڵێ خوا ئاگای لێیە کە من بای ئەو پارە دەبێ ئیش بۆ فڵان کەس بکەم گوێ بگرن بزان ئیسلام چی پێ دەگەێنە بەڕێزان پیاوێکی کرێکار خاوەن ماڵ و منداڵی دەستقڵی شاو بەسە زمان و هەژار دێتە خزمەت پێشەوای مسلمانان ئیمامی ئەبوو حەنیفە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەڵێ یا ئیمام من پیاوێکم کرێکاری دەکەم ئیش دەکەم لەلای خاوەنکارێک ئیشی باخەوانی دەکەم زەوی بۆ دەکێڵم فڵان ئیشە دەکەم بەڵام واللهی حەتا بڵی ژیانم ناڕەحەتە بەو خوایە ژیانم زۆر ناڕەحەتە پێ ڕاناگەم هەرچەند دەکەم ماڵ مناڵەکەم وەکو باش پێ بەخێو ناکرێ هاتوومە خزمەت جەنابت ئامۆژگە گاریەکم بکەی هاتووم ئەگەر جەنابت تەکلیفێک بۆ لە خاوەن کارەکە ناکەی تۆزێ موچەکەم بۆ زیاد کە جەنابت پیاوێکی وای هەر نامە بۆ هەر کەسێ بنووسی ڕەتبوونەوەی نییە فەرمووی چەند وەردەگری لەو پیاوە وتی وەڵا قوربان ڕۆژی پێنج دیر هەم وەردەگرم بە پارەی ئەو زەمەنە فەرمووی نامەیەک دەنووسم بۆ خاوەن کارەکەت با لەمەوە دوا ڕۆژی چوار درهەمت بداتێ ئەوەی زانی بۆ یەکا بە حەوت درهەم وتی با درهەمێکی لەکەم بکاتەوە کابراش ئەوەندە سیقەی بە زانست و علم و پیاوچاشی ئیمام ئەبو حەنیفە هەبوو نەیفەرموو قوربان خۆ تۆ کەمت کردەوە وتی قوربان لەسەر سەرم ئەمرەکەت کاغەزەکەی برد فەرمووی ئیمام ئەبو حەنیفە دەفەرمووی لەمە دوا ڕۆژی چوار درهەمم دەیە چوار درهەم کابرا ماوەیەکی پێچووەتەوە وتی وەڵڵاهی یا ئیمام ژیانم لە جاران خراپترە بەو خوایە من هەر بەوەی پێشوو نەدەژیام ئەم جارە کەمتر بۆ وەک گەلێک خراپتر بووم فەرمووی نامەیەک دەنووسم با ئەم جارە ڕۆژی سێ درهەمت بداتێ دەفەرمێ بۆی نووسی و کابراش مناقەشەی نەکرد شۆوانێ و خاوەنکار وتی مامە بۆ حەنیفە چۆن دەفەرمی وایە نەم پێنج درهەمی خۆم دەدەمێ بۆی کرد بە سێ درهەم ماوەی بیست شەوی پێچوو هاتەوە کابرا وتی یاڕەبی ئیمام خوا خێرت بنووسێ وەڵڵاهی حەساومەوە جاران خێزانم نەخۆش دەبوو منداڵم نەخۆش دەبوو مەسرەفی زیادم دەکرد ئێستا هەمووم لە کۆڵ بۆتەوە باوەڕکە ئەو سێ دیرهەمم لێ زیادە باشە قوربان ئەوش ئەویش زۆر ڕاستگۆ بوو باشە قوربان چۆن تۆ داوان نەکرد پارەکەم بۆ زیادکەن بۆت کەم کردمەوە فەرمووی وەڵڵاهی یەقینم بۆ دروست بوو کە تۆ بایی دوو دیرهەمیان کەمیش دەکەی تۆ بەس بایی سێ دیرهەمی حەڵاڵیش دەکەی لە ئیشەکەدا تواناکەت ئەوەندەی هەرچەند غەشیش نەکەی ئێستا هی وایە کرێکاری دەکات جەستەکەت هەر ئەوەندەی توانا هەیە مەبەست ئەوە نیە فێڵکەی فەرمووی دوو دیرهەمە حەرامەکە کە حەقی خۆت نەبوو بەرەکەتی سێ حەڵاڵەکەشی بردبوو ئیتر تۆ بای سێیەکەی حەڵاڵی خۆت کار بکە دڵنیا بە بەشت دەکا هیوا هەیە سێ چوار معاش وەردەگرێت کەچی هەر هاواریەتی چونکە دوانیان سیانیان حەرامە بەرەکەتی حەڵاڵەکەشی بردووە وەڵاهی ئی وا هەیە دەڵێ دوو سەد سێ سەد هەزارم معاشە مامۆستا لە خوا بەزیا بێ زۆر دڵگوشادانەش پێی دەژیم سەرت سوڕ دەمێنێ چونکە بەقەدەر ئەوەندە کار دەکا وەڵا خوا بەرەکەتی بۆ تێئەخا خۆشی نازانێ چۆن پێ ئەژیا من و تۆش سەرمان دەسوڕمێ ئیسلامە ئەمانە پێ دەگەیەنێ بەڕێزان لە بواری دڵسۆزیدا کەسێک بێدینەکە باسی مافی کرێکار دەکا مافی ژن دەکا مافی منداڵ دەکا مافی مرۆڤ بەڵام ئەمانە بەس نانی پێوە دەخوا یەک منەزەمەی داناوە ڕێکخراوی مافی مرۆڤ لەسەر مافی مرۆڤ هەزاران کەس نان دەخوا لەسەر مافی کرێکار لەسەر ژن لەسەر مناڵ هەرچی تۆ حسابی دەکەی بەڵام کەسیان ئامادە نییە بە کردەوە لەگەڵ هەژارەکە بێ لەگەڵ مرۆڤەکە بێ لەگەڵ مەزڵومەکە بێ وەکو ئەو سەرما و گەرمایەک لێدا وەکو کرێکارەکە بەس نانی پێوە دەخوا کە پارەکەی ئەمڕی دیفاعی لێ ناکە بەڵام لە ئیسلامدا وانییە لە ئیسلامدا تۆ هەستێکی ئیمانی لە دڵتایە کە ئەوە برا و خوشکی ئیمانداریتە لە ناڕەحەتیدا بۆ وێنا بەشداری ناڕەحەتەکەی بکەی پیاوچاکێک لە چلەی زستانە بوو وەکو ئەم ئەم کاتە ئێستای ئێمە بەرە بەیانێک لە مزگەوت چوو بوانێ لە سەرماندا باران دەباری کڕێوە دەباری هەڵدەلەرزی زۆر سەرمای بوو دو سێ پیاوی بەڕێزی وەکو جەنابتان کوڕانی گەنج وتیان فڵان کەس ئەوە بۆ ناچیتە ماڵەوە بۆ ناچی بەر سۆباوە چلێکی گەرم لەبەرکەی خۆت داپۆشی خۆت گەرم کەیتەوە بۆ لەبەر ئەم لێزمە بارانە وەستاوی فەرمووی واللهی لەبەر قیامەتی خۆم وتیان بۆچی فەرمووی لەم کاتەدا بە سەدان خەڵکەیە ئێستا جلوبەرگی گەرمی لەبەرانیە سۆبای نییە لەبەر بارانە منیش پارەم نییە بەداخەوە بچم سۆبا بۆ هەمویان دابین کەم و نەوتیان بۆ بکڕم و جل و بەرگیان بۆ دابین کەم ئەمەوێ بۆ قیامەتی خۆم خوا محاسبەم نەکا بەشداریان کەم بە کردەوە منیش سەرمام لێدا الله لەو ئیمانە بەبێ ئەوەی منەتیش بەسەر کراسا بکە و بە سووری هیچ ڕێکخراوێکی مافی مرۆڤ و فڵانیش بێ پیاوێکیش لە سلێمانی خۆماندا لە ساڵی نەوەتەکاندا کە الحمدللە ئەو پیاوە ئێستا خزمەتکاری قورئان و سوننەی و هەر لە ژیانیشدایە ئەو پیاوە بۆمان دەگێڕێتەوە ئەڵێ ساڵی نەوەتەکان بیزەبەت لە نەوەت و پێنجا کە ئەو پەڕی گرانی بوو پەنا بەخوا جارش کە ئەم کوردستانە وڵاتی موسڵمانان شتی وا بەخۆیەوە نەبینێتەوە ئالەو کاتە گرانێدا ئەڵێ لە پەنجەرەی ماڵەکەمان ژێرزەمینێکی هەبوو لە قاتی دۆمەوە لە پەنجەرەکەەوە سەیرم کرد پیاوێک بە وردی دەڕوانێ بەملاولادا وەکو نیازی کارێکی هەبێ و مراقبەی دەوروبەر بکا کە کەس چاوی لێی نییە دەمە و مەغریبێک بەرەو نوێژی عیشا دەڕۆین دوای نوێژی مەغریبە و نان خوراوە ئەڵێ چاوم لێ بوو کە زانی کەس لە کۆڵانەکەیا دیار نییە پەلاماری تەنەکەی خۆڵی ماڵی ئەو پیاوەیدا کە ماڵێکی دەوڵەمەم و بەرامبەر بێ ئێمە خانوویەکی بەرز بوو ڕاقی و دەوڵەمەند دیار بوو گەڕا و چەند ئێسقانێکی دۆزیەوە ئێسقانی گۆشتی حەیوانی دەرێ نا ئەی مژین و تامی ئەکردن و ئەیخستنە دەمێوە و وەکو ئەوەی کەوا زۆر تامەزرۆ بێ ئەڵێت حەتا توانی تامی ئێسقانەکانی کرد و مژی و دوای خستەوە تەنەکەی خۆڵەکەوە شوێنی کەوتم بانگم کرد تکایە بوەستە کارێکی گرنگم پێتە ئاوڕی دایەوە و دەستم خستە سەر شانی و تەوقەیەکی گەرمم لەگەڵ کرد و سەلامێکی گەرمم لێ کرد وتم فڵان کەس بینیم کە جەنابت زۆر بە وردی ڕوانیت کەس چاوی لێن نەبێ بەڵام من قەدەری خوای پەروەردگار بەبێ ئەوەی مراقەبەی کەس بکەم لەو کاتەیە چاوم لە تۆ بوو ئەو حاڵەتی کە باسم کرد لێم بینی بەڵام تو خوا تۆ بۆ ئەم کارت کرد جەناب لە پیاوێکی شێت ناچی چونکە شێت ناڕوانێ خەڵک مراقبەی بکایان نا و بەسەر و سیماش تا ئینسانێکی زۆر ژیر و تێگەیشتووی وتی والله جا چیت بۆ باسکەم با دڵی تۆش خەمبار نەبێ وتم بەخوا حەزەکەم مەبەستم ئەوەیە لێت بپرسم ناوت چییە یان شەخسیەتت بریندار کەم بەڵام لە دڵما بوو بە مەراقی کێ گەورە وتی وەڵی فڵان کەس من لە پێش ئینتیفازەوە پیاوێکی هەبوو بووم پیاوێک بووم پێش ساڵی نەوەتەکان هەبوو بووم داراییشی باشم هەبوو کە ئەو گرانیە بەسەرا هات کار و کەسابەتم لە دەستدا هیچم نەما باوەڕتە بەس خانووەکە مناڵەکان نانهێشتۆ بیفرۆشم دوو ئۆدە خانووم ماوەتەوە ئەوەم ماو و هیچ کەل و پەلێک لە ماڵمان نەما ڕۆژانە شتێکم فرۆشتۆ داوم بە عەلاگەیەک ئارد و ئاردەکەمان خواردووە و پێشتریش چونکە بە لاو و لەزەت ڕاممان بوەردەوە زۆربەی کات گۆشتمان هەبووە وەڵڵاهی پێنج مانگیش دەبێ گۆشتم نەخواردووە ئەوەندە تامەزرۆ بووم دوێنێ ئەم بەیانە چوومە لای دوکانی ئەو قەسابە کە لەسەر ئەو فەرعەیە ویستم بڵێم نیو کیلۆ گۆشتم دەیە بە قەرز بەڵام سەیرم کرد سوودی نییە چونکە یەقینم هەبوو پارەکەم پێ پەیدا ناکرێت تا پارەی نیو کیلۆ گۆشتەکەی بدەمێ و کە سەیری دووکانەکەشم کرد هەرچی من دەمڕوانی لاپەڕەیەکی پێوەیە نووسراوە بە خەتی گەورە تکایە قەرز نییە تەنانەت بۆ تۆش واتە داوای قەرزم لێ نەکا کەس ئەڵێ پەشیمان بوومە وتم قسەکەی خۆم خەسار نەکەم لەو کاتەدا پیاوێک هات چوار پێنج کیلۆ گۆشتی جوانی کڕی لاڕانێکی لێ کردەوانێ و بۆیان پێچای و خستی عەلاگەیەکەوە شوێنی کەوتم دوور نزیک هەتا هاتە ئەو ماڵەوە زانیم لەو ماڵەدا ئەو گۆشتە دەخورێ دوای نیوەڕۆ کەشفێکم کرد هیچی تیا نەبوتم ئیشەڵا ئێوارە دەیخۆن ئەوە ئێوارە بۆی هاتمەوە گۆشتەکان خواردبوو لە تامەزرۆیدا من ئامادەم ئێسقانەکانیش بکڕۆستێنمەوانێ و بیان مژم تا ماوی ئەو ئێسقانە بێتە لەشمەوە تۆزێ ئاسوودەی بە دەروونما دێ ئەڵێ کە ئەوەم لێ بیست بڕیارم دا چی پارەم پێ بوو لەو کاتەدا لە گیرفانما دامێ هەرچین ئینکاری کرد وتی تۆش پێویستی وتم من وەزعم باشترە ئەو پارەیە بۆ خۆت و ماڵ و منداڵ بە بە گۆشتێکی پاک و خاوێن و بیخۆ دواتر کە هاتمەوە بەبێ ئەوەی کەس ئاگای لەم کارە بێ بەس ئەڵڵا ئاگای لێیەتی واللهی بڕیارم دا تا هەرزانی نەکەوێتەوە دەمی من لە گۆشت نەدرێ ئەبێ منیش بەشداری ئەو هەموو خەڵکە بکەم ئەو هەموو خەڵکە بکەم کە وەحاڵیەتی و منیش ئاگام لێ نیە و ناشیان ناسم ئەو مامۆستا بەڕێزە تا دوو سێ ساڵ لەمەوبەر لەو لە نەوەت و پێنجەوە گۆش نەچووە سەر دەمی ئەڵێ هەرچی لێیان دەپرسیم دەموو باوەڕ کە لێ حەزم لێ نییە دکتۆر لێ قەدەغە کردوم لەشم پێی حەساسیەتی پێ هەیە وتم هەتا هەژارەکان تێر نەبن لە گۆشت شەبێ ئەم نەفسە نابێ گۆشت بخوا ئەمە چی ئەمە معجزەیە کە ئیسلام دەیخڵقێنێ بڕوابوون بە قەدەری خوای پەروەردگار بەڵام ئێستا لەو سەدەی بیست و یەکەدا وەڕە لە وڵاتێکی وەکو هندستاندا ئەمە لە کوردستانە خوای پەروەردگار بەو گەورەی خۆتەوە جارە شەشتی وامان لێ بەسەر نەهێنیەوە و ئەو هەرزانیە ناشکری پێ نەکەین و خوای بۆمان زیاد کەی بە گەورەی خۆت لە وڵاتێکی وەکو هندستانە ئەوانەی بۆ نەخۆشی چوون بۆیان گێڕاوینەوە ئەڵێ وەڵاهی لە مەتعەمێکا نان بخۆی لەو دیوی شوشەکەوە لەو دیو جامخانەکەوە چەندین خەڵکی گەنج و منداڵ و پیر بە دیارتەوەن ئەگەر گۆشتت خوارد بێ بۆی ئێسقانەکە بکڕۆسێنەوە لە دوای تۆ لە وڵاتێکی وەکو میسردا خەڵکێک هەیە بە چاوی خۆی بینیوێتی ئەڵە سەد کەس جاری وا ڕاوەستاوە چاوەڕێ ئەوەیە کە تۆ لە فەیەکت خواردووە قەراغی سەمونەکە کە گۆشتی تیانەماوە شتی تیانەماوە فڕێدەی ئەو هەڵیگرێتەوە بیخوا بۆ؟ چونکە کەسێک بەڕێوەی نابا کە خوا دەناسێ. پیاوێکی وەکو حوسنی ناموبارەکی تێدا بوو کە تەنها قاتێکی جل و بەرگی سەد و شەست و یەک وەرەقەی تێچووبوو. کاتێک کە جەمال و عەلای کوڕی لە بانقەکانی سویسرا کەشفی پارەکانیان کرا، شەست و پێنج ملیۆن دۆلاریان لە بانقدا بوو. لەو وڵاتەیە خەڵک بە سدوی لە تەسەمونا دەگەڕێ کوڕی سەرۆکی وڵاتی شەست و پێنج ملیۆن دۆلاری تەنها لە بانقی سویسرا بە دوو کوڕی دانابوو چاولێ ئەگە شەرعی خوا حاکم نەبوو ئەو خەڵکە چی لێ بەسەر دێ لەگەڵ ئەوە کە خوا ئەو هەموو سەرۆت و سامانەشی لەسەر زەویدا داناوە لەبەر ئەوە ئیمان ئەمە سێ مەرجە و لەبەرئەوەی دەرەوە زۆر سادە ئومێدەوار بووم من لەگەڵ ئەوانەی کە لە دەرەوەن لەو سەرمایە بوومایە ئەمجا وتارم بخوێندایەوە بۆ ئەوەی معەزەب نەبم کاتێ ئەو برا خۆشەویستانە لە حەوشە و لە هەیوان و لە شوێنە ساردەکاندا دەبینم وتارەکەم لێرەدا کۆتایی پێدێنم و هەڵی دەگرم خاڵی چوارەم بۆ وتاری داهاتوو بە پشت و پەنای خوای پەروەردگار ئەگەر تەمەن باقی بێ لەسەر خێر خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتمان بدەی ئیسلام لە ناو دڵ و دەروونەکانمانە زیاتر شیرین بکەی خوایە بە گەورەی و عەزەمەتی خۆت لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێینەوە بە دەستی بەدەست نوێژەوە ئەو مسلمانانە بەرەو قیبلەکەی تۆ دانیشتوون یا ڕەبی خوایە شیفای نەخۆشەکان بنێری یا ڕەبی خوایە شیفای نەخۆشەکان بنێری خوایە شیفای و کەسانە بنێری کە لە خەستەخانەکاندان ئەو پیرانەی کەوا بە ساڵا چون و تەحەمولی نەخۆشی ناکەن ئەو گەنجانەی کە بەهاری تەمەنیانە خوایە بە زەیت پێیاندا بێتەوە خوای پەروەردگار لە نزیکترین کاتا شیفای بەخێریان بۆ بنێری ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی خوای عاقبەتمان خێرکەی ئەو ئیسلامەتیە ڕەگ داکوتێ لە ناو ناخ و دڵ و دەروونماندا خوای بە شانازیەوە حەتا دەمری نەکەوینە بارودۆخێکەوە شایەتمانمان لێ قەدەغە بکرێ لە سەرە مەرگیشا بەو شایەتمانەوە بینەوە بارەگای تو یا رب العالمین ئەوەی دەستکوتە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی بەزەی و سۆزی هەیە بەرامبەر بە خەڵکی مسلمان و دەستکوت و هەژار یا ربی خوایە هەزار ئەوەندەی پێ ببەخشی و زیاتر دەرگای فەرحی و ڕەحمەتی لێ بکەیەوە خوایە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئەم ڕەحمەتی باران و بەفرەمان بۆ زیاد کەی بەرەکەتی ئەو زەوێش بۆ ئێمە موسڵمانان بڕوێنی آمین آمین والحمد لله رب العالمین